سلااوان لێبێت ئێمە باسی کێشی کوردمان کرد کێشی کورد لە چ بازنێکە پێویست ئێمە بکەینێ باشە لە سەردەمە لە سەردەمی ستەمی دەستکرد ستەمی زیرەی دەستکرد ستەمی تەشی ئەتۆمی ستەمی ئابووریی بەهێز ئێمە چ بکەین باشەوەی نەزاتمان بەێز ئەو گەلە گورگەکە لە دەوری بەرێمەی هەیە غاندی لە ڕێگای دۆستایەتیوە بۆ بەرهێنانی لە عقلی دژمن کرد توانی دەست بەسەر دژمندا بگرتن و لە وڵاتەکەی دەربکاتن ئێمە سەرتا پێویستە خاڵی یەکەم یەکگربی یەکگرتووی کورد لە ناوەخۆدا باشترین ڕێگای بۆی لە دەرەوە پامی خود بگەینی لەگەر چینی ئۆپسۆنە لەگەر چینی ڕێکخراوەکانە لەگەر ئەنجوەکانە لەگەر چینی ڕۆشنبیرە لەگەر چینی نەخکرێکارە لەگەر چینی هەژارە لە هەموو ڕێکەوە تۆ ئەبێ یەکگرتوو بی ئەوە یەک دوو ئەبێ دیپلۆماسیت بەهێزتر بکەیت لە ڕووی دیپلۆماسیەوە تا چەند ئەتوانیت دیپلۆماسەکە فراوانتر بکەیت لە ڕێی خوێندنە لە ڕێی گەشت و گوزارە لە ڕێی بازرگانیە لە ڕێوەبەرهێنانە لە ڕێی هەواڵگریە لە ڕێ سیاسیە لەو لەو لەو ڕێگانەی کەوا هەیە تۆ بتانی بە وڵاتێک بگەی لە ڕێ گۆڕینەوەی کللتورە ئالوگۆری کللتورە کورد ئەتوانێ دیپلۆماسی بەهێزتر بکە و بەرەو پێشتر بڕواتن لەگەر دیپلۆماسیەکەش ئەتوانێت لۆبی خۆی بکاتن ئەوە دوو سێ کورد ئەبێ دام و دەستگایەکی بەهێزی ناوخۆ هەبێتن ئەو دام و دەستگای سەر کوردستان هەیە دام و دەستگایەکی لەرزۆکە لە هەر لایەک بەستێکدا هەر لایەک و بەلایکی داڕۆشتە ینی حەزب دەسەڵاتی زیاتر هەیە لە حکوومەت ئۆلیگارشی دەسەڵاتی زیاتر هەیە جاوێت لە حەسە ئەبێ ڕێخستنەوە بکات لە ناو هەموو ستەمی دام و دەستگای حکومی بۆی کۆمەلگایکی پتۆ بەرهەم بێنێت چار ئەبێ پەروەردەیەکی باشی هەبێ پەروەدەیەکی بەهێزی هەبێتن لە ڕووی خوێندن لە ڕووی نێشی نەخوێندەوەی لۆری بەرزکردن ئاسی زانست بە تایبەت زانستی دەستکرد زانستی تەقلید لە لە لە لە لە سەرچی بایۆلۆژی لە لە لە زانستی تەکنەلۆزیە لەو بوارانەی کەەوە زۆر زۆر باوە باشترین داتا هەیە باشترین ئابووری هەیە باشترین وەسایی لە بۆ ئاساکردنی ژەن ئەبێ لەو ناوە باخی زۆر پێ لە ڕووی پەروەردەیەوە زاری هیچ نەکرد بە ڕژنە خوێندای لە وڵاتە لابەت چار، ئەبێ ئاستی ئابووریەکەی بەهێز بکەتن ئاستی ئابووری بەهێزکە لە ڕووی هێنانی کۆمپانیای بیانی و هاوردەکردنی بەرهەمی ناوەخۆ بۆەوەی بتوانیتن ئەو نەتەوەیە ئەو ئەو ئەو ئەو خێزانەکە ناو لە ناوەخۆی کووردا ناوخۆی وڵاتەکەیدا هەیە نەبێتە نەبێتە دژی وڵاتەکە بەڵکو بتە بەشێک لەوە بەرهێنانە ئەوەش بەهۆی پەروەێدێکی بەهێزە پلانێکی حزبی مەودا درێژە لەگەر حکومت کەوانی کە دێنێت دەسەڵات پێنج ئەبێ ماف دابین بکە ماف مافی مرۆڤ دابین بکە بە هەموو ڕێکەوە لە هەر ڕێکەوە دەبی مافی مرۆڤ دابین کە بۆی هەنگاو بەهاوێتن ببێتە لۆبیەک لە وڵاتانی دراوسێ لە وڵاتانی ڕۆت ناوەڕاست لە وڵاتانی خۆرئاوا هەر کاتی دووری خۆت بە نزیک هەر کاتی نزیک خۆ بە دوور نیشان بدە وا باشە تو لەگەر ستەمی دیموکراسی هەنگاو بەهاوی بۆی ئەو وڵاتانە بەسەر دازان لەبن کاتی کە لەسە دیموکراسی هەنگاو داوی هەموو کەسێک ڕێز لێگری هەموو کەسێک پێشگیری دەکەن کەوایە ئەو خاڵانە واکە ئەو خاڵانەوە دەکە ستەمێکی تەندروستی لە وڵاتە هەبێ قۆناغی کوردستان بە تایبەت باشوور هەنگاو داهاە بەرەو شارستانێت تو ئێستا کە تەماشە کوردستان بکەین لە ڕوو شارستانێتی و شارستانێتی هەیە مێژوەکەی هێزی شارست هێز لەناو شارستانێت بوونی نییە بەڵام لە ڕووی مێژوو شارستانی وەستا هەمانە زۆربەی پارسەکانی کوردستان هەمووی مێژووی چارهزار ساڵێتیدایە سامانێکی ژێرزەوی لەژێر دەستە ناوچەیەکی گەرمە سوپایشی لەژێر دەستە و عقدەکی سیاسی شێ لەگەر وڵاتانی دراوسێ و لەگەر وڵاتانی زلهێ سوپەر پاوەەکە کەواتە مادەم تۆ دەرفەتانت لە بەردەستە ئابێ مراوەغێکی سیاسی بکەی بۆی بەردەوام بیلۆخۆت ینی بەبەردەم نەکە تو هەر لە جیرفانی خۆت و خێزانەکەت بکەین یان برادەرەکەت یان دەوروبەرەکەت تاکە 5 میلیۆن 6 میلیۆن کورد وا چاوەڕێتە باشوور وا 6 میلیۆن لەژێر دەستە 5 میلیۆن چاوەڕێ دەستی تۆ بە تو زولێک بکەیت بتوانانی ئەو وڵاتە بەرەو پێش بکەیت یعنی هەناسەی دەستکردی هەموو کوردستانی گەورە باشوورە هاگەدار بن ئەو هەناسێ ڕاوەستا کورد لە زێ خۆی دەپوچێتەوە هەم ناسنامە ماتێسی هەم ناوچەکە چکە شوێنێکی استراتیژی لە بۆ لێدان لە ئیسرائیل لە بۆ لێدان لە وڵاتانی سنە لێدان لە لە ئەوروپا لێدان لە بکانی ئەمریکا ینی ئەوانە هم خاڵێکن خاڵی خاڵی سەرشی نزیکن لێمەکەمە بکەینە ئەو ناوەیە بینیشمان لە ڕابردوو لە ئێستا لە ماوەکانی دی لە کەمترین ماوە لەمەیاندا ئەبێت دەبێ مەزاری بدی چۆن تورکیا داهاتە پێش لێدا ئایناواش دەبێ مەزار دەوەش بێتە پێش لێ بدەوەی تۆزێ هێور بێتەوە کە ژانەسەری لێ بۆیە ئەو خاڵێکە ئێمە باسمان کرد کە باسمان کرد و گەشەمان لەسە کرد ئەبێ لە داهاتوو ئیشێکی تاوی لە بۆ بکرێتە تااتیش لە بۆ بکرێت بۆیە سەرەتا لەناو ئەو قەڵای هەولێرە دیتێ ئەو قەڵایە بازاری هەولێری پێ ئەو قەلا دەبی بترێت شوێنێکی مێژووی حەزاری هەیە بەڵام دەبێ شارستانێک لەناو ئەوەیە دروستکرێت دووبارە هێزی شارستان دروستکرێت هێزەکەش ئەبێ هێزێکی ئابووری سیاسی لە ڕووی غازەوە لە ڕووی نافتەوە لە ڕووی ڕۆن لە هەموو ڕوویەکەوە لە ڕووی مادەکانی تریشەوە یعنی ببینم لە 2056 زانای هندی لێکوانە لە هەولێرێ لەگە کۆمپانای ئەو کۆمپانەکە هەیە لە کوردستان کۆمپانای کوردی بوون لە دوو بەر دەگەڕ لەو چیانە چیمان تۆ دروستکاتە یعنی تو لە هیچ کەم نییە هەموو شتەکەت هەیە بەڵام پێست بەسیە پێست بێک ڕێزیەک هەیە پێست بە عقلەتێک کەوا بێر ینی پێست ناکە تۆ بچی داوت لە داوە لە ڕاوشکاریان ڕاوشکار نە کاوشکارێک کوێ بینە کوردستان بێ وەرە سپلان ودانێ خۆت خۆت خۆت مێژوەکە تێ مێژوشی هەفتا هشتا سارێک تێ سە سارێکە تێ لە ڕاوردە تێستا سۆ ناتوانانی وڵاتەکەی خۆت پێش بێخی هەنگاو بەهارێ دەکەی تۆ لەگوام سێ خەریز داوا بکەی وەرام نوێ وەکو خەریز دەبیم کاکە تو لە بازنەی خۆت هەنگاو با وردە وردە داهاتوو دروست دەبیت شەوتان شاد